بەشی حەوتەم. ئەڵێن چی تەنها ئێوە و ئافرەتە ناسن لەوەبەر بینیوتانەوە ڕوبەڕوو لەگەڵی داوەستاون هەنگاوێکی تریژ لێ نزیک بوومەوە مەودای نێوانمان لە مەترێک شکەمتر بوو خەریک بوو چۆکی دادا زۆر ورد و لەسەر خۆ لە کاتێکا دانم بە وشەکانیش دادەنا پێم وت بەڵێ ڕوبەڕوو لەگەڵی داوەستاوم هێندەی نەمابوو بڵێم ئەوەتانە ئێستا ڕوبەڕوو لەگەڵیدا وەستاوم و لە بەرامبەرمە بەڵام سیرم کرد هێشتا هەر بەسەر خۆی دازاڵەیان دەیویست زاڵ بێت ڕووی لە من وەرجەڕا دیسان کەوتەوە تەماشاکردنی تابلۆکان و داوای قسەکردنی گرتەوە دەست دەویست بابەتەکە بگۆڕێت ئەو پرسیاری کە لێشی کردم ئەوەی دەگەیان کە دوو چاری شڵەژان بوو دەویست بزانێ کێ ئەو نهێنی بۆ ئاشکرا کردووە پرسی خزمەتکارەکەی ئەو ئافرەتەی بە ئێوە ناساندووە کەس ئەوی بە من نەناساندووە من خۆم ئەی ناسم چەند دەبێ خزمەتکارەکەی مردووە سێ ساڵە چی دارایی مامۆستاشە لە دەستی ئەودا بوو ئەوەی ماشەوە درا مناڵەکانی ئاغاڵەجەب هەندێک جار بۆ ئێرە دێن ئەم تابلۆیانە شەرموکی ئەوانە نەخێر ئەمانە دەوڵەت کڕیونی هیچی واشیان نەماوەتەوە دەشێت تا چەند ساڵێکی تر ئەوەی کەماوە فەوتێت تەنانەت ئێستاش هەندێک لەو تابلۆیانە نەقڵن قوتابیەکانی مامۆستا دێن و بە ناوی ئەوەی کە دەیانەوێت لەسەر ئەم تابلۆیانە نەقل بکەن دەچن تابلۆ ئەسلەکە دەفرۆشن و نەقلەکە گەڕێنەوە کەسێکی وا شارەزاش نییە ئەسلەکە لە نەقلەکە جیا بکاتەوە بەڕاستی مای داخە ئێستا وەختێ بڵێم سەیرە ئەم ئافرەتەنە ناسە شتێک شک دەبا لەم دنیادا داخی بۆ بخۆن تەماشایەکی کاتژمێرەکەم کرد مەبەستم لە ئەوە ئەوە بوو ئافرەتەکە وابزانێ من پەلەمەوە دەمەوێ هەرچی زووترە ڕەوانەی بکەم و بچم بەلای کاری خۆمەوە پرسی ئاغای چاودێر پەلەتانە ئامانجەکەم پێکا ئەوەی مەبەستم بوو هاتە دی نیگەران بوو بوو تۆزێک جڵەوم بۆ شل کرد هەرچۆنێک بێت تێگەیشت کە سەرداوێکی گڵۆڵەکە لە دەستی مندایە باوانەزانێ منیش گرفتاری بووم و دەتوانێ وەکو کەسانی دیڕفتارم لەگەڵا بکات وتم، نەخێر خانم پەلەم نییە، بەڵام هەرچۆنێک بێ مرۆڤ ناتوانێ کاروبارەکانی پشتگوێ بخەونە شێبەلایانەوە. ببەخشن زۆر دوام خستن. سەر لە نوێ خۆی بە تەماشاکردنی تابلۆکانەوە خەریک کردەوە، هێشتا لە نیوەی هۆڵەکەیا بوو، پتر لە دوو سێ دەقیقە بەرامبەر تابلۆی خانووی ڕەش و ڕووتەکان وەستا و لێی ڕاما. تا دوای ڕووداوەکانی مانگی خەرمانانیش لە عەمبارەکەیا بوو، زۆربەی هاوڕێ و دۆستەکانی مامۆستا ئەو تابلۆیەیان نەبینیبوو. سێ ساڵ لەوەوبەر لە مانگی خەرماناندا دەرم هێنا و خستمە چوارچێوە و هەڵمواسی لەم تابلۆێدا بە ئاشکرا ڕق و چینە و جارسی مامۆستا دەردەکەوێت لە ئاست ئەو شتاندا کە لە ڕۆژگاری دیکتاتۆریدا ڕویان دەدا مامۆستانی گاری خانوویەکی کێشاوە کە لە کەنار شقامێکی مازندەرانەوە مڵکدارێتی نوێی ئەو پارێزگایە بە پارەی خەڵکی و بۆ ڕەشوڕوتەکان بیناکردووە لە بەشی پشتەوەی تابلۆکە و لەبەر تریفەیەکی کزی مانگەشەودا تارمایی خانوویەکی لادێی دەبینرێت خانوویەکی تازە و ڕازاوەیە بەڵام لە هەمان کاتدا لەبەر تیشکی ئەو شەوەدا شووم و ترسناک دێتە پێشچاو بەسەر دوندی کێوەکەوە کە دارستانێکی چڕ پۆشیوێتی ڕووناکیەکی کز هەست پێ دەکرێت کە سروشتی جوانی مازندەران دەهێنێتەوەیات مەرەسەکان لە تاریکی شەودا دەدرەوشانەوە و شادی بەخش دێنە پەرچاو لە بەشی پێشەوەی تابلۆکەیە لادێیەکی پیر و کوڕە لاوەکەی پێیەکانیان کەوک و سرە بزووت ڕەش و بۆرن لەسەر ئاگرەکە گەرم دەکەنەوە پیرەمێردەکە لەو ئۆخژنا کە گەرمای ئاگرەکە پێی بەخشیوە سیمای پڕ ئازاریە درەوشێتەوە بەڵام کوڕەکەی بە نیگایەکی ترس ئامێزەوە دەڕوانێتە ئەو بەری تابلۆکە پیرژنێک گوریسێکی لە دەستدایە و گایەکی لاواز و نیوە گیانی بە زۆر پێ ڕاکێشێ گیانەوەرەکە بڕستی لێبڕاوە و سەرمای سەرەتای بەهار خەریکە فەوتی دەکات سەگێکی گەورەش کە لای ئاگرەکەەوە و لەسەر زەویەکە ڕاکشاوە تۆزێک سەری بەرز کردوتەوە دەڵی ئەویش چاوەڕوانی ئەو ڕووداوە ناخۆشەیە کە خەریکە ڕوایەت فەرەنگیز چەند دەقیقەیەک تەماشای کرد و پاشان پتر لە تابلۆکە چۆ دواوە و تا باشتر ببینێت هەر پشتاوپشت هات و تا سۆپاکەی ناوەڕاستی هۆڵەکە نزیک بوویەوە وتم خانم وریابن بەسەر سۆپاکەیان نەکەون ئاگادارن مامۆسا لەم تابلۆیەدا چیە خاتە ڕوو ئێو فەرمونون زمانە شیرینەکەی خۆی بێچوویەوە دیار بوو ترساند بوو من حەزم دەکرد ئێوە بتان فەرموایە چی لێ حاڵی بوون من شتێکی زۆری لێ حاڵی نەبوو دەتانەوێت دەربارەی و تابلۆی قسەتان بۆ بکەم تکاکارم ئەمە خانووی ڕەش و ڕووتەکانە، ڕایان سپاردبوون کە دەبێ خانووەکانیان هەمیشە پاک و تەمیز بێت، بە تایبەتیش سەرەتای بەهاران وەختێ شاهەنشا بۆ مازندەران ئەچوو. هەموو ڕۆژێک کاربەدەستانی دایرەی مڕۆکداری خانووەکانیان دەپشکنی کە نەبادا پیس و پۆخڵ بن. لەو گۆشەی تابلۆکەیا ئەو تەپۆڵکەی کە سەرنجی دەفەرموون دار و پەردووی کوختی پێشوویانە. گوندێکان لەوێدا تەویلیان بۆ گاو و مەڕوماڵاتەکانیان دروست کردبوو لە ترسی ئەوەی خان و تازەکانیان پیس نەکەن تەنانەت زستانان خۆشیان لەوێدا دەیان گوزەراند ئێستا هەموو ڕۆژێک چاوەڕوانی هاتنی شاهنشان کار بە دەستەکان هاتوون و کوختەکانیان ڕوخاندووە تا ئیتر نەچنەوە ئەوێ چار نییە جگە لەوەی کە دەبێ بچنە ئەو خانوە نوێیانەوە بەهەرحاڵ، ئەمە بۆتە هۆی ئەوەی مەڕ و ماڵاتەکانیان بێ جێ بمێنێتەوە و ئەوەتانێ ئەو گیانەوەرە خەریکە لە تاو و سەرما و بێ جێیی دادەمرێت. هەر گۆشەیەکی ئەم تابلۆیە سەرگوزەشتەیەکە. لە دەستە چەپدا، لە بەشی پێشەوەی تابلۆکەیا ڕووی خانوویەکی دیکە سەرنج ڕاکێشێت. لە پەنجەرەی خانووەکەیا سەماوەرێک دوو سێ لامپا ئەبینرێت. تەماشاکە، مامۆستا چراکانی چۆن بە باق و بریق پیشان داوە. گوایە لادێیەکان لە ناز و نیعمەتدان. ئەم چرایانە سەرەتای بەهار کاربەدەستانی مڵکداری بە بارمتە دەیان دەنێ تا کاتێ شاهنشا بەوێدا تێتەبەڕێت بیان بینێت سەرەتای بەهاران وادەی کار و ئاودێریە لادێیەکان دەبێت بە پێخاوسی لە مەرەزەکاندا کار بکەن لە ماڵەوە هۆی گەرمکردنەوەیان نییە تەماشایەکی ئەو سەگە بە ئەمەکە بکە ئەویش سەیری ئەو پیرژنە لادێیاکە ئاغای چاودێر ئەم تابلۆیە ئەسڵیان نقڵە ئەم تابلۆیە ئەسڵە ئێوە دەتوان ئەسڵەکە لە نقڵەکە جیابکەنەوە تا ڕادەیەک ئەی باشە بۆچی وتان کەس ناتوانێت من ئەتوانم بەڵام کارەکە هەمیشە لە دەستی مندا نییە ئەی لە دەستی چێدایە لە دەستی بەڕێوبەری قوتابخانەکایە لە دەست وەزیر و جەنابی بەڕێوبەری گشتیایە ئەگەر کەسێک بێوێ یەکێک لەم تابلۆ ئەسلانی دەست بکەوێ دەبێ بە کێ بڵێت ئاهێ کاتەوەی گیانم خەریک بووین لە یەکدی نزیکە بووینەوە خەریک بووین لە نواندن دوور دەکەوتینەوە فەرەنگیز هەستی کرد من دەتوانم یارمەتی بدەم ئەو نەخشەی کە زۆر بە پەلە کێشابووم خەریک بوو ئەنجامێکی باشی لێەکەوتەوە ئەگەر ئەو کەسە کێ بێ خانم؟ ئەگەر من بم، ئێوە کێن؟ من ئافرەتێکم لە چەند ڕۆژێک زیاتر لە تاران نامێنمەوە. کەسیش شک نابم لەم شارەیا باوک و دایکم هەردووکیان لە دەرەوەی ئێرانن و ئەگەر ڕۆشتیشم لەوانەیە ئیتر هەرگیز نەمبینیتەوە. کام تابلۆت دەوێ؟ ئەو تابلۆیەی من دەمەوێ لە هۆڵەکەیا نییە. کام تابلۆیە؟ جارە پێم بڵێن دەتوان داخوازیەکەم بەجێ بێنن تا منیش پێتان بڵێم کام تابلۆێن دەوێت ئەمە بەوەوە بەسراوە کە ئایا ئێوە ئەتوانن پاداشتم بدەنەوەیان نا ئێوە ئەگەر تابلۆی چاوەکانی کە دەبواە لەوێدا بواە لی نییە بندەنێ من 5هزار تمنتانەیەمێ بە هەموو ئەو دوویاییەوە کە خۆم بۆ ئامادە کردبوو سەر لە نوێ تێکەوتەوە چاوەڕێم ناکرد ئەم ئافرەتە ئاوەها بە پڕ کێشیەوە پێشنیازی دزێتیم بۆ بکا چەند ساتێک دووتڵ بووم ئەم چەند ساتە بە لای منەوە زەمانێ بوو بێدەنگیەکەی من ئافرەتەکەی پرساند منەزانم ئێوە ئەم پارەیەتان بۆ خۆتان ناوێت دەزانن دەبێ بیدەن بە وەزیر و بەڕێوبەری گشتی باشە بۆچی دەیویست زێتی بخاتە پاڵم لەبەر ئەوەی وای دەزانی ئێرە بازاڕی دزانە و هەر کەسە و شتێکە و منیش دەستم لەم تاوانەدا هەیە، یان لەبەر ئەوەی ترسا ئەگەر جارێکی تر بۆ ئەم مۆزەخانەیە بێتەوە تاقە تابلۆیەکی تێدا نابینێتەوە، یان پەیوەندی بە تابلۆی چاوەکانیەوە جورئەتی پێ بەخشی و دزێتی دایە پاڵم و وەختێ زانی کە دەتوانێ بۆ هەتا هەتایە بێتە خاوەنی ئەو تابلۆیە بڕیاری دا زووتر پڕی پێدا بکا و بیباتەوە بۆ ماڵەوە. بەڵام چ جورئەتێکە؟ چۆن و لە کوێوە بێ شەرمی گەشتە ئەو ڕادەی بیەوێ ئابڕووی من بە پێنج هەزار تمەن بکڕێت؟ تەنها پێنج هەزار تمەن. دە ساڵی ڕەبەقم لەم قوتابخانە وێرانەیە لەسەر ئەم مێزە شڕە دانیشتوم و سەرباری هەموو ئەو دزە پسپۆڕانەی کە بە ناوی پشکنەری تایبەتی دارایی و بەڕێوبەری وەزیرەوە بۆ ئێرە هاتوون نەمهێشتووە لاپەڕەیەک کە بە خەتی مامۆستا خۆی نووسرابێ برێتە دەرەوە کەچی ئێستاش ئافرەتێک کە کەس نازانێت لە کوێوە هاتووە و ئەم پاڵتۆ گرانبەهایی بەری و ئەو ئۆتۆمبیلی ژێری چۆن پەیدا کردووە هاتووە تا ئابڕووی من بە پێنج هەزار تمەن بگۆڕێتەوە ئاخ چەند حەزم دەکرد ئەم ئافرەتە هەرزێ لە قوتابخانەکە دەرکەم چەند حەزم دەکرد پێی بڵم خانم نا ئەم ئافرەتە سەر بە دەرەوەیەت لەم بەسی من ناگا لە سۆپاکە دوورکەوتمەوە بەرەو سوچی هۆڵەکە هەنگاوم نا کە ڕێک ڕووبەڕووی ئەو نزیک دیوارەکەی بەرامبەری بوو مەودای نێوانمان هەر زۆر کەم بوو ڕۆشتم و لەسەر مێزێکی بچوو کە تایبەت بوو بەو دەفتەری لەسەری دادەنرێت تا بینەران سەرنجی خۆیان تێدا بنووسن دانیشتم و قاچم خستە سەر قاچ دەستم خستە ژێر چەناگەمە و چاوم بڕێ چاوەکانی ڕەنگم پەڕی بوو تەواوی هێز و توانای مانەوەی خۆم کۆکردەوە خانم تەنها پێنج هزار تمەن ئێوە قایل بنەو تا بلوێن بەنێ هەر چێکتان بوێ دەتان دەمێ هەر چێکم بوێ دەم دەیتێ چاوەکانیە درەوشانەوە تووڕە بوو نازانم من تەواوی تارەکانی ڕۆحی سەر و سیمای خۆم چەندە ناسی ئەوەندەش بە لێو و دان و گۆنا و نێوچەوان و چەناگەی ئەو ئاشنا بووم جاری وا بووە چەندان سەعات من لێیان ورد بوومەتەوە ساڵانێک ڕۆژی چەندان جار دەمبینین لای من نهێنی تەنها لە چاوەکاندا نەبوو ئەو نیگا تووڕێم تەسەور ناکرد ئەو نیگایە لەو نیگایە ناچوو کە نیو سەعات لەم و پێش دڵی کردم بە ئاو ئەمە نیگای جانەوەرێکی برسی بوو ڕەنگە مەبەستیشی بە سوچیەوە سیرکردنی من بووبێت بەڵامم حاڵەتی چاوەکانی لە چرکەیەک تێنەپەڕی یەکەم جار دەرکی بوو مانایی قسەکەم نەکرد کە دەمویست پێی بگات بەڵام پاشان هەر ئەوەندەی چاوتروکانێک مانای ژێرەوەی قسەکە تێگەیشت بەرەو ڕووم هات و سەر لە نوێ بە ڕێز و میهرەبانی وتی چەند پارەتان بوێ دەتان دەمێ بەڵام من هەر سوور بووم لەسەر قسەکەی خۆم و هەمدیسان وتم هەرچیەکم بوێ دەمدەنێ ئەم جاریان بە جۆرێ قسەکەم وت خاڵی لە بێ شەرمی دەمویست گرتی لێوە بگرم کە ئەو شتەی من دەمێ بمداتێ ئەوی ترساند بەڵام خۆشم هەر ترسا بووم بە هەنگاونانێکی خێراوە هات و لە بەردەم داوەستا بە تووڕەیەوە سەیری کردم بە چاوەکانی دەویست لە قوڵای ڕۆحمدا من وامزانی هاتووە تا لێمدا هەڵسام و وەستام و چاوم بڕیە چاوەکانی ئەم جاریان حاڵەتی چاوەکانی ڕێک هەمان حاڵەتی پڕنهێنی و پڕمانای ناو تابلۆکە بوو ئێستا تێگەیشتم کە بۆچی چاوەکان لە تابلۆی مامۆستا دامانای جۆراوجۆر لە خۆگرن بۆچی جاری وهەیە مرۆڤ دەگرێن و جاری واش هەیە شتێک بێزاری دەکەن هەنگاوێکی درهاتە پێشەوتی بەڵێ هەر چێکتان بێ دەتان دەنێ بە مەرجێک بێ شەرم نەبوو قوبوڵمە ناونیشانی ماڵەوەتانم بدەنێ ئەم شەو تابلۆکەتان بۆ هێنم ئەی بۆچی ناتانەوێ ئێستا پیشانم بدەن خۆم دەوێت سەودا و مامەڵەتان لەگەڵدا بکەم ئەی بۆ ناتانەوێ ئێستا مامەڵی لەسەر بکەین لێرە تابلۆکەم پیشان بەن نابێ هەمووی بە ئارەزووی ئێوە بێت با جارێ لە ژیانتاندا کابرایەک ڕووبەڕووتان بێتەوە کە لە ئێوە بەهێزتر بێت ئێوە وا نەزان کە دەتوان سوم ئەو ئابڕووی من بە پێنج هەزار تمەن دەکڕن من بەڵێنتان دەدەمێ کە ئەم شەو تابلۆکەتان بۆ هێنم بۆ ماڵەوە یەک پوریشم لێتان ناوێ لەوێ داواکەی خۆمتان پێڵم کەواتە ببەخشن من ئەڕۆم چاوەڕێتانم هەر کاتێ ویستان بفەرمونون تەنها ئەو ڕستەی لە دڵەوە و خاڵی لە درۆوت دۆڕابوو بەسەری داساڵ بووم لەو ساتەوەی لەگەڵمدا بوو ئەمە یەکەم جار بوو خودی خۆیم پێنیشان بدات من خماری سەرکەوتن بووم ئیدی زمانی شیرین بێسوود بوو دەمامکەکەی دەموچاوی دەرکەوت و ڕووی خۆی پیشاندام ناونیشانی خانووەکەیانی دامێ کەوتبووە یەکێک لەو شەقامانەی کە لە شەقامی پشت باڵوێزخانەی ئینگلتەرەوە جیا دەبنەوە تا دەرگای دەرەوە بەڕێم کرد و دەرگای ئۆتۆمبێلەکەم بۆ کردەوە و وەختێ کەوتە جووڵە من بۆ ناو قوتابخانەکە گەڕامەوە.